یەکێ لە بەرهەمەکانی ئەم جیهانگیری سەردەمە و عەولەمەیە ئەوەیە چین و توێژەکانی ناو کۆمەڵ تەنها لە ڕۆژێکە ئاوڕیان لێ دەدرێتەوە ئەمڕۆ یەکی دەیە مناسبەتی ئەمڕۆ کە ئێمە لە ڕوانگەی ئیسلامەوە لەم ڕۆژەدا قسەی لەسەر بکەین بریتیە لەوەی یەکی دەی هەموو ساڵێک کراوەتە ڕۆژی بەساڵاچوان و پیر و بەتەمەنەکانی جیهان کە ئەوەش زوڵمێکە لە خەڵکانی بەتەمەن دەکرێ کە لە ساڵێکا تەنها تۆ ڕۆژێک ئاوڕ لە خەڵکی بە ساڵاچوو لە خانەی بە ساڵاچوان و پەککەوتان بدەیتەوە ئێمەی مسلمان ضرورە لە هەموو مناسبەتێکدا قسەی خۆمان هەبێ لەم موناسەبەتەشدا لە خزمەت قورئان و فەرموودەکانی پێغەمبەردا صلی الله علیه وسلم لە خزمەت تەفسیری قورئان و فەرموودە زێڕین و گەوهەریەکانی حەزەتی ڕسول اللهدا صلی الله علیه وسلم گەشتێکم کرد و هەندێ ئاەت و فەرموودەم لەسەر باسی پیر و ئیختیار و بەساڵاچوو لە قورئان و حەدیثدا بەرچاوکەوت و بۆ جەنابتان ان شاء اللە بە ئومێدی سوود وەرگرتن ڕوونی دەکەمەوە ژیانی مرۆڤ بیهێنە بەرچاوت وەکو ئەو چڵە گیایە وایە کە ئێستا پایزی بەسەرا هاتووە یەکی دەیان کردۆ بە ڕۆژی بە ساڵاچوان چونکە وەرزی پایزە ئەو دارە ئەو سەوزە جوانە لەبەر چاوی خۆت وردە وردە گەڵاکانی دەوەرێ و دێتە خوارەوە ئەو پوش و پەڵاشەی کە ئێستا وا خەریکە عەدم دەبێ و بە بارینێک لەگەڵ خاکا دەپووکێتەوە، ڕۆژگارێک بوو چڵە گیایەکی سەوز بوو هەر شیرین بوو سەیری کەی. جێگەی ئومێد بوو. لە تۆوێکی بچووکەوە کە بە چاو نابیندرێ جاری وا هەیە دەبێتە ئەو چڵە گیایە، پێدەگا، هەڵدەکشێ، گەورە دەبێ، دوایی وشک دەبێ، ئەبێتە پوش و پەڵاشێک، دواتر لەگەڵ خاکا ئەبێتەوە بە خاک و خۆڵ. اللە الذی خەلەقەکم خوای پەروەردگار ئەڵڵایە ئەو خوایەیە کە ئێوەی دروست کردووە ئێمە بەڕێکەوە دروست نەبووین ئێمە مادە لە نەبوونەوە دروستی نەکردوین ئێمە زاتێک دروستی کردوین کە ئەڵڵایە لە چی دروستی گردوون من ضعفین لە بێهێزی و لاوازی سەیری قورئان کە نافەرمێ خەلەقەکم ضعافا یان خەلەقەکم فی حالەتی ضعف قورئان وا نافەرمێ خوا گەواشی بفەرموایە هەر ڕاست بوو بەڵکو دەفەرمێ هەر ڕاستەوخۆ لە بێهێزی دروستم کردوون ڕاستەوخۆ سەرەتای ئێوە بێهێزی و لاوازی بووە بێدەسەڵاتی بووە یەکەم ئەو ضەعفە لەو سپێرمەوە دەست پێ دەکا سی سی دەرزی لێدان هەیە یەک سی سی یەک ملیار تۆوی پیاوی تێدایە یەک سی سی سی بەقەدە ئەو نینۆکە دەبێ یەک ملیار تۆوی پیاوی تێدایە لەو یەک ملیارە تۆ تەنها لە یەک دانیان خەڵق بووی ئەگەر دوو ملیۆن جار لە ژێر میکرۆسکۆبێکا گەورە کرێ ئەمجا بە چاو دەبیندرێ ئەو تۆوەی کە ئینسانی لێ دروست بۆ چییە دوو ملیۆن جار گەورە بکرێ سەرەتای تۆ ئا ئەوەیە دواتر دەبی بە خانەیەک ئەگەر دوو هەزار جار گەورە بکرێ ئەم جارەکانە خانەکە دەبیندرێ دواتر ئەو خانەیە گەشە دەکا لە ڕەحەمی دایکا دەبێتە عەلەقە ئەبێتە زەروێک زەروتان بینیوە لە کانیەکاندا کە ئاوەکان زەرویان هەبووە کرمێکی سوورە وەکو داوی کندر باریکە ئەوەی چاوی تیژ نەبێ ڕەمبێ لەگەڵ ئاوا بیخواتەوە قوتیدا ئەبی بەو کرمە بەو زەروە دەمێکی بچکۆلەت هەیە و بە ڕەحمی دایکتەوە خوێن دەمژی و خۆت هەڵدەواسی دواتر بنێشتێک کە لە دەما دەجووترێ دەبی بەو پارچە بنێشتە قورئان دەفەرمێ مۆڤغەیەک پارچەیەک گۆشتی بە قەدەر سەری پەنجەیەک ئەوەندەی زارجوویەک بنێشت لێ دەمێنێتەوە سبحان الله لەوەوە گەورە دەبی و ئینسانێکی کامڵ دێتە سەر زەوی لاوازی لەوە لاوازی تر هەیە تۆ ئەمە سەرەتاکەتە خوا دەفەرمێ حەل بە لاوازی دروستم کردن لە لاوازترین خانە و خەلیەوە دروستم کردن پاشان کە لەدایک بووی مناڵی سبحان الله دیقەت بنان بەڕێزان ئیمانداران لەناو بەچکە و لەدایک بوو کۆرپەی هەموو زیندەوەرێکە تەنها کۆرپەی مرۆڤە کە بێهێز و لاوازە هەموو جوجکەیەک، هەموو کرم و مار و مێروویەک کە لە هێلکەکەی لە دایکەکەی دێتە دەرەوە جوڵەیەکی هەیە، حەرەکەیەکی هەیە، بەدووی خۆراکێکا دەگەڕێ. بەچکەی کیسەڵ دایکەکەی بەجێی دێڵێ لە ژێر خاکا بەجێی دێڵێ. سبحان اللە کیلۆمەترێ دوورتر لە ئاو داینێ کە هێلکەکەی ترووکە لە ژێر ئەو لمە دێتە دەرەوە و ئاوەکە بە ئیتیجاهی بۆن دەدۆزێتەوە. پێویستی بە دایکی نەماوە. مار هەروەها. جوجکەی باڵندە هەروەها، بەڵام مرۆڤ هیچ توانایەکی نییە، کە لەدایک دەبێ ڕەحمەتی خوا لە هەژاری موکریانی بێ کە چەند جوان دەڵێ، ئەی مرۆڤ کە لەدایک بووی بیر بکەوە چی بووی، تۆ لە جوجک تۆ لە جوچک بێ هێزتر بووی، بێ دەرەتان و پێستر بووی، ئەو دێتە دەر بە جووکە جووک، بۆ دان دەکوتێ پەل و دەنوو، ئەها کە دێتە دەرەوە یەکەم جار باڵەکانی لێک دەدا و بەدووی دان و خواردنا دەگڕێ، پڕپۆڵە دەخوا. بەڵام تۆ پارچە گۆشتێ شل نە پەل نە مل نە گوڕ نە تل یەک زەڕە جوڵەیەکت پێ ناکرێ چاوەڕێی مەرحەمەتی خوای تۆزە شیر بخاتە ژەکی مەمکی دایکتەوە و تۆزێ خۆتی پێ بگری ئەو ضعفا ئێمە لەو خلقكم من ضعف سير قرآن تعبير كان چەند جوانە نافرمێ بە لاوازی هەر لە ئەسڵی لاوازی دروستم کردوون پاشان کە قاچی شت گرت هەر محتاجی جاری واهەیە عومرت بۆتە دە ساڵ هێشتا چاوەڕێی پارویەک نانی کە باوک و دایکت بۆت ئامادەکەن هێشتا زۆر لاوازی هەر ئەو مادەیە کە ئینسانی لێ دروست بووە لاوازترین مادەیە کە گڵە ئێمە لەو خاکە دروست بووین کە ڕۆژانە بەسەریا دەڕۆین لەبەر دروست نەبووین کە هەموو شتێک پێی نەوێرێ گڵ لاوازترین مادەیە هەر ئاوا بە پەنجە دەتوانی کێشی هەڵدەی لە ئاسن، لە گۆگرد، لە شاخەکان، لە بەردەکان دروست نەبووین. ئەو گڵەش بەو ڕوحە نەبێ کە خوا ئەمری پێکرد وەنە فەخت و فیه من ڕوحی خوا ڕوحی بەبەرا کرد سبحان الله ئەو لاوازیت بۆ دەگەڕێتەوە جارێشکە سەیری کە ئەو ئینسانە بە هەڵمەتە ئەو گەنجە کە لە ئەو پەڕی چست و چالاکیدایە هەر ئەو ڕوحەی لێ چووە دەرەوە چەند ئینسانێکی لاوازە ئەها مردوو هیچ کەسێ هەیە لە مردوو بێ دەسەڵاتتر بێ لە کۆرپە بێ دەسەڵات ترە چۆنت بوێ ئاوای لێ بکە زەڕەیەک دەسەڵاتێک لە لاشەیدا نەماوە بۆ بۆ ئەو خاکە بێ دەسەڵاتی کە یەکەم جار لێ دروست بوو بەس بە نەمانی ڕوحەکە سبحان الله دەفەرمێ مرۆڤ تۆ بێهێزی بەرامبەر بە شەهەوات ئەگەر ئیمان نەبێ ئینسان بەرامبەر ئافرەتێک خۆی ڕاناگرێ ئافرەتێ بەرامبەر نێرینەیەک خۆی ڕاناگرێ بەرامبەر بەو تەماح و زێڕ و زیوەی خۆن نیشان دەدا ئەگەر ئیمان و بیری قیامەت نەبێ دەستەوە بەجێ پەلاماریە دەی زۆر زەعیفی زۆر لاوازی نەخۆشی دکتۆر دەڵێ خراپە بیخۆی کەچی نەفست هەر پێت دەڵێ بیخۆ هێشتا دەبێت زۆر زاڵ نەبی بەسەر خۆتا بەسەر ئەو نەفسە دوچکۆلەیا زاڵ نابی جا قورئان دەفەرمێ ئاوا بێهێز دروستم کردووی ثم جعل من بعد ضعف قوة دوای ئەو بێهێزیە بە توانا دەبی وردە وردە گەشە دەکەی هەڵدەچی پێدەگەی تێدەگەی با زود قەڵەو دەبێ بازوی مرۆڤە ئەو شاخە ڕەقە ئەم دیواو دیو دەکا بازوی مرۆڤە خانوو لە شاخی ڕەقا دروست دەکا عەقڵت بەرەو گەشانەوە دەچێ ئەو مناڵە ساوای چاوەڕێی قومێ شیر بوو عەقڵی ئەوەندە بەهێز دەبێ ئەو دەزگای کۆمپیوتەر و ئەنتەرنێت و ساڕۆخی سەر مانگ و مەریخە دروست دەکا هەمووی مرۆڤ دروستی دەکا ئەوەندە لە گەشەدای ئەوەندە بەهێزی حساب بۆ کەس ناکەی ثم جعل من بعد قوة ضعفا وشيبة بەڵام قورئان دەفەرمێ هەر وەختێکت بە خۆت زانی وەختێکت بە خۆت زانی لەو قیمەی بەدەسەڵاتی و بەهێزی و عەقڵ تیژێدا وردە وردە گلۆر دەبێەوە بەرەو خوارەوە جارێش کە نیشانەکانی بێهێزی ڕوودەدەنەوە يخلق ما يشاء وهو العليم القدير وامزان امج لخوي ورا دروز دبه حموي دەسەڵاتی پەروەردگاری لە پشتەوەیە خوا خۆی زانایە و بەتوانایە بەسەر هەموو شتێکە کەواتە قۆناغەکان بریتین لە کۆرپەی کە لە شویت بڕایتەوە و قاچت گرت پێت دەڵێن مناڵی دواتر لە تەمەنی سێنزدە ساڵ بۆ دەوری هەژدە سال مێرد منداڵی لە هەژدەوە کە قانون شمولی هەموو شتێکت دەکا پێت دەڵێن گەنج حتا دەبی بە چل ساڵی لە چل ساڵی بەرەو ژوور بۆ پەنجا ساڵی پێت دەڵێن ئینسانێکی کامڵ و پێگەیشتوو دواتر لە پەنجا بەرەو شەست و حەفتا پێت دەڵێن ئینسانێکی تێگەیشتوو چونکە بە تەجاروبی حیاتت کۆ کردوێتەوە ئەمجا خەریکە لە دنیا دەگەی دنیا چ باس و خواسێکی تێدایە کێ دەستە و کێ دوژمنە قورئان دەفەرمێ هەیە لەو تێگەیشتوێش دەترازێ دەبێتە ئەرضە للعمر ومنكم من يرد إلى أرض للعمر هیوا هەیە دەچێتە تەمەنی کەنەفتەیی زەلیلی سەر جێگا خوا پەناماندا لکی لا یعلم بعد علم شیئا قورئان دەفەرمێ وای لێدێ ئەو ئینسانە زاکیرەی وەک مناڵی لێدێتەوە ئەو هەموو ڕابردووی لەبیر دەچێتەوە هەیە ڕابردووی لەبیر ناچێتەوە ئێستای لەبیر نییە بەو دەڵێ ناوت چییە دوای نیو دەقە لەبیری چۆتەوە کە ناوی چییە ان اللە علیم قدیر بەڕاستی تەنها خوا زانایە و تەنها خوا بەتوانایە لە هەموو سیفاتی خوای گەورە سەی ئاتەکە کەن دوو سیفەتی وەرگرتووە علیم و قدیر ئەوەی ئینسان پێی دەنازێ دوو شتە علم و پیشەکەیەتی شەهادەکەیەتی لەگەڵ ئەو پیشەی کە دەیزانێ دەڵێ من بەوە دەنازم من بەوە بەڕێوە دەچم من بەوە نان پەیدا دەکەم دەی ئەی ئینسان تەنها علمی خوا باقیە وەڵاهی کە گەیشتی ئەرزەل العمر هەرچی عیلمە پێت نامێنێ ئەگەر هەموو شەهادەی دنیات هەبێ چەند ئینسانی زۆر زانا هەیە نانەکەی بۆ دادنێ نازان دەستی بۆ بەرێ وای لێ هاتووە لە پیریدا کە پێشداش پرۆفیسۆر بۆ لە عیلم و زانیاریدا هەر خوا توانا و دەسەڵاتی دەمێنێتەوە محەممەد عەلی کلای هەبوو یاری بۆکسێنی دەکرد بۆکسی لە هەر یاریچیەکدایە بەو دیو پەتەکاندا دەیخستە ئەو دیوەوە پێش وەفات و پێش ئەوەی کەوا ئەمری خوا بکا لە تەلەفیزۆنا بینیم خەڵاتی نێودەوڵەتی جیهانیان دایە کاسی ئاڵتونیان دایە کە یەکەمین بەهێزترین پیاوی جیهان بوو ئاوا دەستی دەلەرزی کاسەکەی بۆ وەرنەگیرا بەلادا هات ئەو پیاوەی کە هیچ کەسێ لەبەر مستە کۆڵیدا خۆی نەدەگرت توانای وەرگرتنی کاسێکی نەمابوو لە پیریدا سبحان اللە بە هێز و بازوت مەنازە بازو بەس بۆ خوا دەمێنێتەوە قووەتەکە ڕۆژێ ئاوا بێ هێز و لاواز دەبی بۆیە پێغەمبەر صلی سەلم کە دوعای دەکرد دەیفەرموو خوایە پەنات پێ دەگرم پێنج فەرزە ئەمە دوعای بوو خوایە بم پارێزە من ئەرزەل العمر اعوذ بک من ئەرزەل العمر خوایە بم پارێزە لە پیریە کە زەلیل و کە نەفتەی سەر جێگا بم هیچم لەبیر نەمێنێ خوایە مەمگەیەنە ئەو تەمەنە خوایە بم پارێزە لە عەزابی قەبر بەیەکەوە ناوی دێنە باوەڕکە وەک عەزابی قەبر وایە ئەو تەمەنە ئەو ئەرزەل العمورە خوایە بم پارێزە لە فیتنەی دەجال و فیتنەتی المحیا والممات لە فیتنەی بێدین بوون لە ژیان و کاتی سەرمەرگا کە دینەکەم ڕزگار نەبێ پەنا بگرە بەخوا کە نەکەوێ ئەو کەنەفتەوکاریەوە هۆکاری ئەو تەمەنی پیریە ئێمە ئەمڕۆ لە قۆناغەکانی ژیاندا عەرزم کردن لە ڕۆژی بەساڵاچواندا لەسەر قۆناغی پیری دەدوێین بەڕاستی قۆناغێکە سامناکە ئەو پێستە جوانە جامە هەر بۆ پیاو نامە بەسمان ئافرەتانیشە ئەو پێستە جوانەی شانازیت پێوە دەکرد چرچلۆچی وای پێدا دەبێت هیچ دەرمانێک پڕی ناکاتەوە میکیاج تازە ناخوا ئەو چاوە تیژەی بە شەوی تاریک دەتوانی دەرز داو بکەی بە دەرزیدا ئێستا بە زەڕبینی گەورەش بەردەمی خۆن نابینی ئەو گوێیەی کە چرپەیەک هاتە خەبەر دەبوویەوە ئێستا بە قیژەش گوێت لێ نییە ئەو پشتە ڕاستەی شانازیت پێوە دەکرد ئێستا چەماوەتەوە کاکە بووی بووی بە مامە و خاڵە و دایە گەورە و بابە گەورە لە دائیرەدا چست و چالاک بووی ئێستا پێ دڵن بەخوا تەمەنەکەت کۆتایی پێهات بڕۆ خانە نشین بە و نیمچە معاشێک وەرگرە پارویەکی چەور بەری بۆ دەمەد جاران خلقت دەکرا ئێستا هەموو لێت بەدەنگ دێن باوە گەورە نەکەی نەیخۆی سوێرە چەورە بۆت خراپە بەڵێت دەکرد کە دەگوت بەڵێ دنیایەک دەنگیە دایەوە ئێستا دەبێ بڵێ ئێی هەموو بەڵێیەکانە دەبن بە ئێی تەمەنە پیریە وا لێ دەکا وەکو سەهۆڵ دەقە بە دەقە دەتوێیەوە قاڵبێ سەهۆڵی بەهێز بووی هەموو شتێ نەیدەشکاندی دڵۆپ دڵۆپ توایەوە یەک تۆزل لێ ماوەتەوە ڕابردوو دێتەوە بەرچاو کە بەدیار ئاوێنەیەکەوە ڕادەوەستی ئای ئەو قژە جوانە کە چەند دڵت پێی خۆش بوو ئەو سمێڵە ئەو ڕیشە ئەو جست و چالاکیە ئەو چاوک برۆیە ئێستا هیچی نەما بەخۆت دەڵێی هەرچەندە ژیان حەقیقەت بوو بەڵام بەخوا لە خەو دەچوو و ئەزانی لە خەوا خەبەرت بووەتەوە من لە پڕا وام لێ هات ئەو هەموو گەنجێتی ئەو هەموو هێزە نەما بەڵێ خەون نییە حەقیقەتە ئەوەش حەقیقەتی ژیانە جا ئەو پیرانە کە لە ناوماندا دەژین هۆکاری پیربوون یەکەمیان ڕاستە بە ساڵاچوونە کە ئینسان ڕۆیشتە بە ساڵاچوو بوو بە تایبەت لە عومری حەفتا بەرەو دواوە تازە بتەوێ نەتەوێ پیرە ئیتر دەسەڵاتێک نییە بەڵام هۆکارێکی تر هەن لاوەچین کە ئینسان پیر دەکەن کە ئەمڕۆ زۆر بوون ئەمڕۆ پیرەکان زۆر زوو تەمەنی پیری بە یەخەی گەنج دەگرێ وەکو یەکەم نەخۆشی پەنا بەخوا نەخۆشی وا هەیە ئەو ئینسانە گەنجە بە چۆکادێنە پیری دەکا خەفەت زۆری بۆ هەیە خەفەت هەڵگرتن ئینسان زوو پیر دەکا هەژاری و موحتاجی وەڵاهی جاری وایە قەرزاری کەسێکی نامەردی هەژار و محتاجی وا لێ دەکات دە ساڵ بە یەک ڕۆژ دێنێ دواوە کە دەچێت دەرگای نامەردێک و دەرگا لێ ناکاتەوە ژن و مناڵی خراپ ژنی خراپ مناڵی بێگوێ لاسار پەنا بەخوا زوو زوو پیرت دەکا پیاوی خراپ بۆ ژنی ساڵح ئەو ژنە ساڵحە زوو بە پیر دەکا زوو پرچی سپی دەکا لە هەموان گەورەتر کە ئەمە حەقە ئەمە پیرمان بکا خەمی پاشەڕۆژ و قیامەت کە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم ئەو سەلە و قژە ڕیشە جوانەی مووی سپی لێ دەکەوتن سەحابەکان دڵیان پڕ بوو عەرزیان کرد ئەی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم ئەوە پیر بووی تخواوە پیر بووی قژت ڕیشت مووی سپی دەرکەوتن ڕۆژێک ئینسان سەری سپی دەبێ ئەگەر سەریشی ڕەش بێ پیامبەر صلی الله علیه و فەرمووی ئەوەی منی پیر کرد ترسان لەبەر دەمی محکەمەی پەروەردگار بوو حەق وایە ئێمە بەوە پیر بین لەو ڕۆژەدا سامناکەدا کە بەڕاستی ترس ئینسان پیر دەکا بەڵام ترسی هەرە گەورە ئەو ڕۆژەیە کە قیامەتمان بەسەرا دێ ئێمە لەمڕۆدا لەم وتارەدا پێویستە لە ڕۆژی بەساڵاچوانی جیهانیدا باسی ئەوە بکەین ئێمەی مسوڵمان قەرزاری پیرەکانین ئایا وەکو ئەهلی ئیسلام بەرامبەر بە ساڵاچوان و ڕیشسپیان و پیران دەبێ هەڵوێستمان چۆن بێ کە بەداخەوە دەڵێم ڕێزی ڕیشسپی هێشتا تۆزێن ناو ئێمەدا ماوەتەوە بەڵام بەخوا لە زۆر کۆمەڵگادا هەر یەکجاری باری کردووە والله خەریکە لە کوردستانی ژوای لێبێ وەڵایی مەعقول نیە لە شارێکی وەکو سلێمانیدا خانەی بە ساڵە چوان بەرنەکەوێ پیاوی تێدایە خاوەنی حەو کوڕە هەش کوڕە دە کچە هیچیان ئامادەیان نیە یەک ڕۆژ بەخێوی کە حکومەت بەخێوی دەکا ڕێکخراو منەزەمەتی خێرخوازی بەخێوی دەکا لەو کوردستانەدا لەو هەولێر و سلێمانی و دهۆک و کەرکوکەدا ئێمە خەریکە لە ئەوروپامان خراپتر لێ دێ باوەڕکە لەو ئەوروپایە چەند ساڵێکی تر ئەگەر نەگەڕێنەوە بۆ ئەم دین ئەوەی مسلمان نەبێ پیرێک بەخێو ناکرێ بەداخەوە بەڵام سەیری کە خوا ڕێزی لەو پیرە گرتووە دە تۆش ڕێزی بگرە خوا بە عەزەمەت و جەلالی خۆی دەفەرمێ ئەی پیر کە چوویتە تەمەنی پیریەوە ڕۆژووی ڕەمەزان گەلێ فەزیلەتێکی گەورەی هەیە ڕوکن و ئەساسیاتی دینی ئیسلامی لەسەر دامەزراوە ئەگە پیر بووی بە ڕۆژوو مەبە با بەو ڕۆژوە پیرتر نەبی لاوازتر نەبی چاوت کز نەبێ و گوێت گران نەبێ وعلى الذين يطيقونه فدية طعام مسكين ئەگەر توانات هەیە یطیقونه ئەگەر توانای مادی و دارایت هەیە و دەسەڵاتت هەیە و محتاجی کەس نی بۆ دڵخۆشی خۆت کە بە سەدەقە و خێر مسلمان دڵی خۆش دەبێ هەندێ پارە بدە بە فەقیر و هەژار لە جیاتی ڕۆژوەکانت خوا بە عەزەمەتی خۆی ڕۆژووی لەسەر فەقیر و هەژار لەسەر پەیر و پەکەوتە هەڵگرتووە لە حەجا ئەو ڕوکنە عەزیمە دروست نییە کەس لە جیاتی حەج بچێ کەس بکا حەجیش تر بکا تۆ بۆ خۆت زیندوو بی لە ژیاندا بی بەڵام پێغەمبەری خوا صلی الله علیه وسلم ئافرەتی هاتە خزمەتی عەرزی کرد قوربان باوکم بە ساڵا چووە پشتی چەماوەتەوە واجب الحەج بوو بەڵام بۆی نەکرا و بۆمان نەڕەخسا من کچی ئەوم بۆم هەیە حەج بۆ باوکم بکەم دوای حەجی خۆم یان کەسێکی بۆ بەکرێ بگرم چێ حەجەکەی بۆ بکە نیابەتەن پیامبر صلی الله فەرمووی نعم بەڵێ ئەو حەجە وەکو ئەو وایە باوکە پیرەکەت بۆ خۆی حەجی کردبێ خوا ئەو ئەجر و پاداشتی بۆ دەنووسێ بۆی ئەم پیرە لە حەج مەحروم نەبێ سبحان الله لە کار ئاسانی خوا بۆ پیر سێیەمیان دەبێت لە صەفی جەماعەتا ئیمامی نوێژ نوێژ هەتا درێژ بێ خۆشە قورئانی تێدا دەخوێنی سوزدە و ڕکوعی تێدا دەبەی ئەبێ ئیمامی نوێژ سەیرکە ئەگە پیر و بە ساڵاچووی تێدا بوو پیان صلی الله علیه و سلم فرموی فلیخفف واجبە ئەو ئیمامە نوێژەکەی کورت کاتەوە لەبەر خاتری ئەو پیرە نەوەکو ناڕەحەت بێ سبحان الله مادام بە تەنیانی لە سەفەکەیە لە جومعەکەدا لە جەماعەتەکەدا پیری تێدایە ئەبێ لەبەر خاتری ئەو پیرە خۆشەویستی خوا فەرمووی فەلیخەفیف ئەی ئیمام و پێش نوێژ و وتار خوێن ئاگا لێ بێ دەبێ کورت بێ بۆی عەزێتی نەبێ ئەگەر دوو کەس بوون بە ڕەفیق لە سەفەرێکا لە ماڵێکە بە قەدەر یەک قورئانیان لەبەر هەردووکیان فاتیحەیان دەزانی بە قەدەر یەک شەرع زان بوون حەدیسیان دەزانی ئەفەرمێ ئەجر و پاداشتەکەشت کەم ناکەمەوە لەبەر خاتی ئەو پیری و ڕیسپیەت خوا چەند ڕێزی لێگرتووە ئەمە هەموو لە ئەحکامی شەرعە کەواتە تۆی مسلمان لە ڕێگادا پێش مەکەوە بەسەر پیرێکە لەگەڵ پیرێکا دەڕۆی لە خۆت بەتەمەنترە با ئەو پێشکەوێ لەیس و عالمێکی گەورەیە لەگەڵ تەلحەی کوڕی مەسرەفا لە فەرمێ بە ڕێگادا دەڕۆیشتن لەو کاتەدا ئەو وتی فەرمو تۆ بڕۆ ئەو وتی تۆ بڕۆ لەیث فەرمووی لەو کنت ئەسن منی بلیلە ما تقدمتک ئەگەر بە یەک شەو پێش من لەدایک بووبی لە من بەتەمەنتری و پێشن ناکەوم بە یەک شەو ئێستا گەنجی وا هەیە مناڵی وا هەیە پیر و ڕیسپیچی هەر لە ڕێگادا بەلایدا تێدەپەڕێ دەڕوا نەخێر بە یەک شەو لە تۆ بە تەمەنتر بێ با ئەو پێشکەوێ با ئەو گەنجی و پیرە لە نێوانماندا بمێنێ ئەمە سنەتی دینەکەمانە ئەمە واجبی دینەکەمانە ئیبڕاهیمی کوڕی سەعد یەکێک بووە لە ئەولیا و پیاوچاکان، سێ چوار کوڕی هەبوو، زۆر ئامۆژگاری چاکەی دەکردن. ڕۆژێک لە هەموو تەمەنیا یەک خراپەی لە کوڕەکانی بینی، دەزانن چی بوو؟ بینی لە مزگەوتێ دەهاتنە دەرەوە، پیاوێک بە گۆچان دەڕۆی پشتی چەمابۆوە، لاواز وردە وردە دەڕۆی، کوڕەکانی پێشی ئەو پیاوە پیرە کەوتن لە دەرگا هاتنە دەرەوەدا. فەرمووی لا احدثکم سنە بێ ئەدەبی وام تا ئێستا بە چاوی خۆم نەدیوە ساڵێک حرام بێ قسەتان لەگەڵ بکەم ساڵێک قسەی لەگەڵ کوڕەکانی نەکرد و دەنگی لەدا بڕینەسەوەی پێش ڕیش سپێ کەوتون لە ڕێگا ڕۆیشتنە سبحان الله قەدیمیان پیاوچاکان ئاوا ڕێزی ڕیش سپیان گرتووە ابن عقیل دەفەرمێ یەکێکە لە عولەمای ئیسلام ئەگەر لەگەڵ پیرێکا دەڕۆیشتی لەلای ڕاستیەوە بڕۆ تۆ گەنج بووی ئەو بەتەمەن بوو ڕیش سپی بوو لەلای ڕاستیەوە بڕۆ ئەگە بوون بە دوو کەس و سێ کەس با ئەو هەنگاوێک پێشکەوێ مەترێک نیو مەتر لە پێشتانەوە بڕوا و ئێوە لە دوایەوە بڕۆن فەرموویان بۆ وا بکەین فەرمووی با وەکو سەفی نوێژ وابێ ئیمام ئەگە بە تەنها یەک نەفەری لەگە بوو لە لای ڕاستیەوە بێ ئەگە بوون بە دوو بە سێ با ئیمامەکە پێشکەوێ ئەوان لە دواوە بن فەرمووی بووە هەموو شوێنێک ئەبێ وەکو ڕێزی ئیمامی مزگەوت دەگیرێ ئاوا ڕێزی ڕیشسپی بگیرێ نابێت لە شانێەوە هەموو ڕیک بڕۆم با با هەنگاوێک ئەو لە پێشەوە بێ نابێت لەگەڵ ڕیسپێکەدا خۆت جووت کەی نەخێر با ئەو ئللا نیومەترێک لە پێشتەوە بڕوە لە نووسینەوەی حەدیثدا علەمای ئیسلام فەرمویانە کە مسندی حەدیث نووسراوەتەوە ئەو پیاوەی ساڵێک تەمەنی زیاترە ئەبێت لە پێش ئەوەدا ناوی تۆمار کرێت کە لەو دوای ئەو لەدایک بووە کەسێکی تر بەقای کوڕی موخەلەد کە لە دوو سەد و حەفتا و شەش ی کۆچیدا وەفاتی کردووە دەفەرمێ موسنەدم حەدیسەکانی پێغەمبەر صلی اللە علیه و سلم ڕیز کرد و نووسیەوە عەبدوڵڵای کوڕی یەحیا و ئیسحاقی برای هاتن بۆ لام پێیان وتم پێیان وتم باشە بۆ یەحیا بکری کوڕی عەبدوڵات یەحیای کوڕی بکری کوڕی عەبدوڵات پێش باوکمان خستووە لە نووسینەوەدا فەرمووی لەبەر ئەوەی بە مانجێک کاتێ سەیری ژیان نامەکانم کردو بە مانجێک باوکی ئێوە لە ڕەمەزانا لە دایک بووە بەڵام یەحیای کوڕی بکر لەش لە مانگی شەعبانا لە دایک بووە مانگێک پێشتر لە دایک بووە و دوام فەزلی ئەوەیە حەڤدە جار لە دەمی ئیمامی مالیک کتێبی حەدیسی موەتەئی بیستووە باوکی ئێوە یەک جاری بیستووە واتە فەزل لە ئیسلامدا لە نووسینەوەی حەدیسی شادە بێ هەبێ کامیان بەتەمەنترە ناوی ئەویان تۆمار کرێ لە سەلام کردنا لە ئیسلامدا پیامبەر صلی الله فەرمووی یسلم الصغیر علی الكبیر گەنج مناڵ دەبێت سەلام لە پیر بکە لە ڕێگا تووشی یەک بوون دەبێت گەنجەکە دەست پێشکەری بکە سەلام لە پیرەکە بکە نەک پیرەکە سەلامی لێ بکە و گەنجەکە وەکو ئەمڕۆ گاڵتەی پێ بکە هەر جوابیشی نەداتەوە لە قسەکردنا ئەبێ مەجاری پیرەکە بدەی قسە بکە ئەگەر لە مەجلیسەکە دانیشتن دوو کەس هاتنە خزمەت پێ سەلەم شابون و شەیخون ئەفەرمێ گەنجێک و پیرە پیاوێک بوون کە دانیشتن و مەسەلەیەک پرسیارێک مشکلەیەکیان هەبوو گەنجەکە دەستی کرد بە قسەکردن پێغەمبەر صلی الله علیه و قەت کەسی تەریق نەکردوتەوە ئا لەوێدا گەنجەکەی تەریق کردووە فەرمووی کەبیر کەبیر گەورە و بچووکی بزانە با ئەم پیاوە ڕیز پێ قسە بکە با ئەم پیاوە ڕیز پێ قسە بکە بێدەنگ بە کوڕم جارە قسە مەکە ڕێزی ڕیز پێکە بگرە تێستا دەبێت پیرەکە بڵێن جارە دانیشە تۆ جارە قسە مەکە نازانی قسە بکەی لە مەجلیسدا لە لای سەرەوە دایبنیشێنە لە پاسا جێگایەک نەبوو پیرێک سەرکەوت چەند جوانە گەنجێک نیشانەی ئەدەب و حرمەتی بنەماڵەکەیەتی لەبەر پیرەکاستی بڵێ تۆ لە شوێنی من مامە پیرە دانیشە دایە پیرە دانیشە لە سەردا وەستاوە نانێک وەردەگرێ کەلوپەلێک وەردەگرێ قەیچەکە دە دایرەیەکە ئیشی هەیە ئەو ڕیسپیە بە عینەکەوە بە گۆچانەوە دەبا ئەو پێش تۆکەوێت تۆ سەفەکەی بۆ چۆڵکە بڵێ وەرە تۆ لە پێش منەوە بوەستە ئێمە پێویستە بەمە بگەڕێینەوە. گەنجێکی لە ئەحکامی شەرعیدا دەبینی پیرێک نازانێت دەست نوێژ بگرێت، نوێژەکەی تەواو نییە. نابێ بڵێی وەڵاهی تا ئێستا لە دین نەگەیشتووی. ئەبێ بە کینایە پێی بڵێی، بۆی بکەیە ناواخنی قسەوە بۆی ئەم پیرە دڵی گەرد نەگرێ. بەزەیی بە خۆیدا نایەتەوە، وا نەزانێت کە تۆ ئامۆژگاری دەکەی. ئەبێ لە قاڵبی ئامۆژگاریدا نەبێ، لە قاڵبی ناواخنی قسەدا پیرەکە حاڵی بکە کە نایزانێ. دەچینە خزمەت بنەماڵەی پیامبەر صلی الله علیه و سلم ئیمامی حەسەن و حوسەین سەیدا شەبابی ئەهلی الجنە دوو ڕیحانە بووان خۆشەکەی پێغەمبەر صلی الله علیه و سلم لەسەر بیر و کانی و ئاوێک دەستنوێژیان دەگرت پیرەمێردێکیش هات دەستنوێژی گرت ئەو پیاوە ڕیشی سپی بوو بوو پشتی چەمابەوە بەڵام دەستنوێژێک بوو کە خوا و پێغەمبەری خوا پێڕازی نین هەر ئەوە بەحاڵ دەموچاوی تەڕ کرد و ئاوایەکی کرد و هیچ ئانیشکی تەڕ نەبوو قاچەکانی بەحاڵ تەڕ کردن کە پێغەمبەر صلی الله علیه و سلم فەرمووی وعی ویل للعقاب من النار شیوی جەهەنەم بۆ ئەو قولە پێیانەیە کە ئاو تەڕیان ناکا لە دەست نوێژا چەند کەسێ لەبەر تانکی و بەلوعەکە هەر ئاوا دەکا ئیتر بڕۆ سەیری پشتەپێی کە بەخوا تەڕ نەبووە پیاوەکە ئاوا دەست نوێژێکی کرچ و کاڵی هەڵگرت ئیمامی حەسەن بە ئیمامی حوسێنی برای گوت هەڵکەوتوو و پەروەردەی مەدرەسەی پێغەمبەر صلی الله علیه وسلم حوسێنی برام ئەم پیاوە ئەگەر ئاوا دەستنوێژ هەڵگرێ بەخوا خوا نوێژەکەی لێ قبوڵ ناکا ئەگەر پێشی بڵێن مامە دەستنوێژەکەت هەڵەیە ئێمە وا فێر نەکراوین ئەم پیاوە ڕیشی سپیە لە ئێمە بە تەمەنترە چۆن تێی بگەیەنین ئیمامی حوسێن فەرمووی فێڵێک بەکاردێنین وتی مامە گیان تخوا مەڕۆ ئێمە ئیشمان بە تۆیە وتی ڕۆڵەکان نەیدەناسین ئەوە کوڕی حەزەتی عەلین و کچەزای پێغەمبەر صلی الله علیه و سلم ها ڕۆڵە گیان ئیشتان چییە فەمووی من و ئەم برایەم دەستنوێژ دەگرین براکەم بە من دەڵێ دەستنوێژەکەی تۆ تەواو نییە منیش بە براکەم دەڵێم نەخێر دەستنوێژەکەی تۆ تەواو نییە تۆ الحمدلله پیاوێکی ڕیسپی و بەتەمەنی و زۆر لە پێش لەدایکبوونی ئێمەوە مسلمانی عیبادەت و خواناسیت زیاترە تخوا بزانە دەستنوێژی کاممان تەواوە وتی، دا با سەیرتان کەم. دەستیان کرد بە دەستنوێژگرتن. دەفەرمێت، ئەوەندە بە جوانی دم و چاو و گوێیان پادەکرد، دەوانەیە ڕیشیان تەڕ کرد، باسکیان هەتا ئێرە تەڕ کرد، دەستیان پێ هێنا، قولەپییەکانیان قاچیان لێ ڕێکخست، هەتاوەکو پشتی قولەپیە شکیان. کابرا کە سەیری خۆی کرد، وتی، وەڵڵاهی ڕۆڵە گیان، مامەی خۆتان دەستنوێژەکەی ناتەواوە، ئەی هەردووکتان تەواوە. بەوخوا من تا ئێستا نەمزانیوە دەستنوێژ ئاوا ڕێکوپێک هەڵدەگیرێ. سەیری کە چەند بە ئەدەبەوە چەند ناشیرنە گەنجێک حەدیسێک دەزانێ پیاوێک پەنجا ساڵە نوێژ دەکات بڵێ تۆ هیچ نازانی ئاوا پێی مەڵێ بۆی بخە ناواخنی قسەوە با ئەو ڕیزی سپی و گەنجایەتی هەر بمێنێ با تۆ لەو عالمتریش بی با زاناتریش بی ئەمجا خاڵی کۆتایی باسی ئەوە بۆ جەنابتان دەکەم ڕێزگرتنی پیر، ئەوانەی کە پیرتان لە ماڵەوە هەیە، جا داک و بابتە، مامتە، دایەگەورەتە، باوەگەورەتە، هەر کەسێکە، ئەبێ وەکو مناڵ تەعامولی لەگەڵا بکەی. رعاية المسنین فن و علم لە علم اجتماع دەڵێ دوو شتی پێویستە، فەنی دەوێ، زانستی دەوێ. مناڵ بە هەموو کەس ژیر نابێ، ها مناڵ بە هەموو کەس پەروەردە ناکرێ. مناڵ کە وەڕکی گرت ئەبێ لێزانی هەبێ ژیری کەیەوە. کە گریا بە هەموو باوەشێک ژیر نابێتەوە کە داوای کرد زوو دەیەوێ دوایی دڵی سافە بڕواتان بێ پیر و بەتەمەن عینی مناڵەکەی لێ دێتەوە ئەبێ فەنی لەگەڵ بەکاربێنی ئەبێ عیلمی لەگەڵ بەکاربێنی بۆ ئەوەی دڵی ئازار نەدەی مناڵێکە بەڵام مناڵێکی پیرە هەژار مکریانی دەفەرمێ پلە پلە بەرەو ژوور چووی پێت نایە سەتەوە پیر بووی چوویتەوە دەقی مناڵی نەبەگە و شلی و بەتاڵی هەتا ساوا و لەبەرچاو بووی گەمەجاڕی دایە و باو بووی ئێستا لە پاش دەیان ساڵان بوویتە گەپچاڕی مناڵان خوێن شیرنۆکە بووی بە کاڵی ئێستا مناڵی خوێن تاڵی بە مناڵی خوێن شیرینە مناڵ حەچی دەکات لێی ناشیرین نییە سبحان الله پیر و بەساڵاچوو بەتایبەت کە زۆر چوەتە منەوە هەر مناڵە بەڵام ئەو خوێن شیرنەی جارانی نەماوە مناڵی خوێن تاڵی ئەبێ بەکو مناڵ تەعاملی لەگەڵا بکەی ئەبێت لەبەری هەستی کە هاتە ژوورەوە چەند جوانە ئەو بەتەمەنە هەموو ئەندامانکانی خێزانی ڕاست بنەوە لەبەری هەستن ئەگەر هات تۆ بەرەو پیری بڕۆ تۆی گەنج بەرەو پیری بڕۆ مەهێڵە تۆ لە شوێنی خۆت بوەستی ئەو بگاتە لای تۆ ئێمە ئەدەبی مسلمانەتیمان خەریکە لە دەست دەدەین بە تایبەت بە چینی گەنجان و تازە پێگەیشتوان دەڵێم ئاگاتان لەمە بێ مامۆستای ئێمە پێغەمبەرە صلی الله علیه وسلم لە ڕۆژی فەتحی مەککەدا حەزرەتی ئەبوبەکر دەستی باوکی گرت باوکی لە فەتحی مەکەدا موسڵمان بوو ناوی ئەبی قوحافە بوو ئەفەرمێ ئەوەندە پیر بوو بوو چەمابەوە ڕیشی وەکو قارچک سپی بوو بوو یەک مووی ڕەش لە سەر و ڕیشیان نەمابوو ئەفەرمێ بردێ خزمەت پێ سەڵسەم وتی ئەی پێغەمبەری خوا باوکم الحمدلله موسڵمان بوو هاتۆتە خزمەتت دەستت زیارەت کە و دوعای بەخێری بۆ بکەی پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرمووی لەو اقررت الشیخ فی بیته لاتیناه خۆزگە ئەم پیاوە بەڕێزە ڕیش سپیەت لە ماڵەوە دانایە ئێمە دەهاتین بۆ خزمەتی نەک ئەوت بە ڕیشی سپیەوە بێنایە بۆ لای من سەردار و فەخری کاینات وا دەفەرمێ ئەگەر شوێن کەوتوی پێ سەسەم دەبێت ئاوابی فەمووی خۆزگە ئەم ڕیش سپیە لە ماڵەوە دانایە و ئێمە دەهاتین بۆ خزمەت ئەم پیاوە ڕیش سپیە نەک ئەو عەزێت کێشە لەوێەوە ئاوا بۆ حاڵە هێناوتە ئەم باسە لێرەدا لەم جومعەیەدا کۆتایی پێدێنم باسەکە کە لە مێشکی جەنابتاندایە ئەم قۆناغە سامناکە کە لە ڕێی هەموماندایە ئینسان چی بکا بۆی لە پیریدا عیزەتدار و سەربەرز بێ و پیریش چۆن مافی هەیە لەسەرمان کۆمەڵ ئەرکیشی لەسرە بەڕاستی هەموو پیرێکیش پیر نییە لە ڕوانگەی شەرعەوە هەموو پیرێک ئەو حرمەتە بەخۆی ڕەوا نابینێ وتاری جومعەی داهاتوو ئەگەر ماین و نەمردین بە پشتیوانی ئەو زاتی ئەڵڵایە ان شاء اللە باسی ئەوە دەکەین هەر ماڵێک پیری تێدا بێ بەرەکەتی خوای تێدایە چەند حەدیث لەو بارەوە هەیە هەر کەسێ پیر بوو دەبێ خۆ ناز بێ لە ڕوانگەی شەرعەوە بزانێ پیری فەرقی هەیە لەگەڵ گەنجی و هەروەها هەر کەسێ حەز دەکات لە پیریدا لێ قەوماو نەبێ لە ڕووی شەرعەوە چی بکە وڵامی ئەو پرسیارانە کە لە مێشکتاندایە بە پشتیوانی خوای گەورە بۆ جمعی داهاتوو یاڕەبی خوایە ڕەحممان پێ بکەی یاڕەبی خوایە مناڵیمان ساغ و سەلامەتی بێ گەنجێتیمان عیزەت و سەربەرزی بێ پیریمان عاقبەت خێری بێ یاڕەبی خوایە ئەو کەسانی مناڵیان نیە مناڵی ساڵحیان پێ ببەخشی ئەو کەسانەی گەنجن یاڕەبی خوا دامەزرا و سابتیان کەی لەسەر ئەم ڕێبازە جوانەی خۆت یا ربی خوایە ئەو کەسانی کە پیرن عاقبەت بە خێریان کەی زەلیلی سەرجێگایان نەکەی ئەوانەی سەلیلی سەر جێگان لەبەر پیری و کەنەفتەی یا ڕەبی خوایە ڕەحمیان پێ بکەی یا ڕەبی خوایە بە ئیمانەوە بێنەوە لیقای تۆ هەموومان بە ئیمانەوە بە خزمەت ذاتی ڕەب العالمین و دیداری ڕەسولی ئەمین بگەین صلی الله علیه وسلم یا ڕەبی لەم کاتە پیرۆزەدا لێت دەپاڕێمەوە ذاتی الله یا شافی ئەوەی نەخۆشە شیفای بۆ بنێری یا ڕەبی ئەوەی نەخۆشە خوایە شیفای بۆ بنێری